بەناوی خودای بەخشندە و میهرەبان ئەی محەممەد ئایا دڵ و دەروون و سینەمان گوشاد و ئاسوودە نەکردیت ئایا باری گرانمان لەسەر شانی تۆ لانەبرد ئەوەی کە پشتی تۆی هیلاک و ماندوو کردبوو ناو و ناوبانجی تۆمان بەرز و بڵند نەکردەوە لە شایەتماندا هاوڕێ لەگەڵ ناوی ئێمەدا ناوت دەبرێت ناوت لەسەر زاری فریشتە و جن و گرۆی ئادەمی زادە بەڕاستی هاوڕێ لەگەڵ تنگانەدا خۆشی و ئاسوودەیی دێت بێگومان بەدڵنیایەوە هاوڕێ لەگەڵ تنگانەدا خۆشی و ئاسوودەیی هەر دەبێت جاکاتێک لە کارێکی خێر دەبیتەوە خۆت ماندوو بکە بە کارێکی خێری ترەوە با هەمیشە و بەردەوام حەز و ئارەزوت بۆ بەدەستێنانی ڕەزامەندی خوددا بێت بەردەوام خەڵکیش هان بدە تا پەروەردگارت بناسن و لە هەوڵی ڕەزامەندی ئەودا بن